خێرا ڕۆشتنت تا سەدا بیست و پێنج زیاد بکە شێوازی ڕۆی ڕۆشتنی خەڵک تاڕادەیەکی زۆر پیشاندەری باوەڕ بەخۆبوونیانە ئەوانەی باوەڕیان بەخۆیان نیە زۆر هێواش و شل و شۆڕ و ئەڕۆن بەڕێدا تا ڕادەیەک قاچیان بە زەویدا ئەخشێنن و ئەوەش بۆ ڕاکێشانی سەرنجی خەڵک و لە هەست بە ناتەواوی و شکست خواردوویەوە سەرچاوە ئەگرێت لە کاتی ڕۆیشتن پێت لەسەر زەوی بەرز کەرەوە و خێرایی ڕۆشتنت تا سەدا بیست و پێنج زیاتر بکە خۆت ئەگەر کەسێک ببینی لەسەر شەقام کە بەو جۆرە ئەڕوات بەڕێوە لە خۆتەوە هەست ئەکەی کە چەند باوەڕی بە خۆی هەیە و چەند ئامانجی هەیە بەڵام کە کەسێک ئەبینی شل و شەوێڵ ئەڕوات بەڕێوە لە خۆتەوە هەست ئەکەی چەند بێ ئامانج و بێ هۆ و بێ باوەڕ بەخۆ بوونە. ئاگادار بن شێوە و خێرایی ڕۆشتنتان لە پێناو باوەڕبەخۆبوون بۆ خۆتان بگۆڕن نەک لەبەر خەڵک بۆ ئەوەی وشەی جوان باستان بکەن. چەندین جار دووپاتم کردۆتەوە دووبارە ئەیڵێمەوە بۆ ڕاکێشانی سەرنجی خەڵک کارێک ئەنجامدان ئەوە خۆشکێنی تەواوەو بە تەواوی دوورە لە باوەڕبەخۆ بوون کە وابوو خێرایی ڕۆشتنت سەدا بیست و پێنج زیاتر بکا وەک ئەوانەی بڕۆ بەڕێدا کە باوەڕیان بەخۆیان زۆرە لە ناوەراستی شۆستەکەوە بڕۆ. کاتێ شۆستەکە قەڕەباڵخ نییە و جێگەی تەواوی هەیە بۆ ڕۆشتن، لە ناوەڕاستی شۆستەکەوە بڕۆ، ئایا تۆش لەو کەسانەیت کە لەوپەڕی لای ڕاستی شۆستەکەوە ئەڕۆن؟ ئایا کاتی ڕۆشتن شانت ئەدرێ لە دیوارەکە؟ ئەگەر وایە باوەڕی تەواوت بە خۆت نییە، شێوازەکەت بگۆڕە لە ناوەڕاستی شۆستەکەوە بڕۆ بەڕێدا. ئەم بەشەش بە کۆتا هات.